ڕەگەزێکی دیکەی هەرە گرنگی گفتوگۆ کردن بریتە لەو پەیامەی کە کەسی قسەکار دەیهەوێت لە دووتوێی ئاخاوتن و زمانەوە بیگەێنێت بێگومانیش پەیامی هەر قسەکەرێک بریتە لە یەکێک لەمانەی خوارەوە یەکەم زانیاری دووهەم بیرۆکە و بۆچوون سێهەم، ڕوونکردنەوە. چوارەم، پرسیارکردن و تێڕامان و بەدواداچوون. پێویستە قسەکەر هەموو هونەرەکانی ڕوونکردنەوە و گەیاندن بخاتە گەڕ بۆ ئەوەی ئەو وێنە هەزریایی کە لە مێشکیدا هەیە بۆ گوێگر نیشانی بدات. سروشتی هزریش وایە کە بە تێپەڕبوونی کات لە نێوخۆیدا ڕیشە قووڵتر و دەوڵەمەندتر دەبێت، زیاتر بنکەکەی دادەمەزرێت و بە زانیاری پتر چەسپاوتر دەبێت لێرەدا ئەزمموی مەعریفی ڕۆڵی خۆی دەگەێڕێت هەموو هزرێک بە ململانێ لەگەڵ دژەکەی خۆی بەهێزتر دەبێت دژەکان یەکدی ناشکێننەوە بەڵکو یەکدی دەوڵەمەند دەکەن بۆیە بۆ سەلماندنی هەر بیرۆکەیەک زۆربەی جار پێویستمان بە دژەوانەیەک هەیە ڕووناکی پێویستی بە تاریکی هەیە بۆ ئەوەی دەربکەوێت بۆ وێنە ئەگەر دوو کەس لە گفتوگۆکردندا بیانەوێت باسی کاریگەریەکانی تەکنەلۆژیای گەیاندن بکەن لەسەر مرۆڤی ئەم ڕۆژگارە دەبێت لەو دوو گۆشەنیگە لێک جیاواز و پێچەوانەوە ئەم پەیامە بە یەکتری بگەێنن دەبێت پردێک لە نێوان خۆیاندا چێ بکەن کە لەوێوە هەر کامیان بیرۆکەی ئەوی تر لەبارەی تەکنەلۆژیای گەیاندن بەدەست بگات ڕەنگە لە زۆر شت هەردوولا کۆک بن بۆیە ئەمە پێی دەوترێ زەمینەی هاوبەش کە لە ڕاستیدا بە هەبوونی هەردی بیتێک ئەو زەمینە هاوبەشە زۆر گرینگە کە دوو کەس لێوەوە پێک بگەن و هاوڕابن تا لانی کەم لێکتێک بگەن لانی کەم هەردوولا لەوە تێبگەن کە دەیانەوێت لە پێناوی بەرژەوەندی مرۆڤدا کێشەیەک بە چارە بگەیەنن ئەگەر چی لەسەر زۆر شتی تر پێچەوانەی یەکتر بیر بکەنەوە زۆربەی جاریش دوو ڕوانین بۆ هەر پەیامێک دروست دەبێت ڕوانینێک کە لەگەڵ بەڵێدایە بە پێچەوانەی شەوا ڕوانینێک کە لەگەڵ نەخێردایە جاریش هەیە ڕوانینێکی تریش لەم نێوەندەدا بوونی دەبێت هەرکام لەم بیرۆکانەی مێشکی ئێمەی مرۆڤ بە تەنها وەکو خۆیان بە تاقی تەنها بوونیان نییە بەڵکو هەمیشە لە پەیوەندیدان بە بیرۆکەی تر و بەهۆیانەوە دەوڵەمەندتر دەبن جار هەیە ئەو بیرۆکانە هاوتا و هاوواتان جاریش هەیە ئەو بیرۆکانە بە نمونەهێنانەوە و گرێدان لەگەڵ واقع باشتر خۆیان دەردەخەن یاخود جار هەیە ئەم بیرۆکانە پێویستیان بەوە هەیە کە بە کاتی ڕابردوو و داهاتووەوە ببەسترێنەوە بە جۆرێک کە هەر بیرۆکەیەک لە ماوەیەکی کات بەندیانەدا بخوێنرێتەوە بیرۆکەکانی مێشکی ئێمە بە گرێدان لەگەڵ توێژینەوە سەرژمێری بۆچوونی ئەوانی دیکە و بە هاوچاکردن لەگەڵ ئەزمونە جیاوازەکانی مرۆڤەکانی دی دەوڵەمەند دەبن ئەم بیرۆکانە یەکتری تازە دەکەنەوە خۆیان نوێ دەکەنەوە یاخود یەکتری پشتڕاز دەکەنەوە یا یەکتری پوچەڵ دەکەنەوە زۆر گرنگە لە دیبەیتکردندا پەیامەکانمان ڕوون و ڕاشکاون پشتەستور بن بە زانست و لۆژیک و فەلسەفە یاخود میتۆدی ئەقلانی یا معریفەی ئاسمانی و ئاین هەڵبەتە لێرەدا خاڵێک هەیە کە نابێت بە نادیدەی بگرین ئەویش ئەوەیە کە زۆر جار هزری ئاینی لە هەندێ دانیشتنگا و مەڵبەندی ئەکادیمیدا بە سەرچاوی معریفە هەژمار ناکرێت بەڵام وەکو ئەگەری قسەکەری دیبەیتێک پەیرۆکاری ئاینی ئاسمانی یان زەمینی بێت دەشێت ئایدۆلۆژیا ئاینیەکەی ببێت بە بەشێک لە دنیابینیەکەی بێگومانیش پەیامەکانمان لە دیبەیتدا لە دووتێی دینیابینیەکانمانەوە سەرچاوە دەگرن خۆ لە خۆوە و لە بۆشایی نایەنە دەر بۆیە دنیابینی ئاینی ئێمە و ئەو بیر و باوڕە میتافیزیکیەی کە لەسەری گۆش کراوین و لە ناخماندا قوڵایی هەیە ڕەگەزێکی سەرەکی معریفەت ناسیە بۆیە دەشێت جار ناجارێک بگەڕینەوە بۆ ئەو بیر و باوڕەمان و لەوێوە بۆ دیبیتەکانمان ئیلهام وەربگرین مەرجیش نییە لە پەیامەکانماندا ئێمە هزر و بۆچوونەکانمان لە سەدا لە سەدا سات دڵنیا و ڕاشکاو بن واتە مەرج نییە بۆچوونەکانمان چەسپاو و نەگۆڕ بن بەڵکو زۆربەی جار ئێمە کە دیبەیت دەکەین لەبەر ئەوەیە کە بۆچوونی شلۆق و ناجێگیر و گوماندارەکانی هزرمان نمایش دەکەین تاکو لە ڕێگەی ئاخاوتنەوە هەڵیان سنگێنین و لە ڕێگەی گفتوگۆکردنەوە بیری خۆمان بە بیری خەڵکی تر بپێوین بۆیە لەوە لەوەها حاڵەتێکدا کەسی بەرامبەر هاوکاری زۆر باشی ئێمە دەبێت تا بە بۆچوون و ڕاو زانیاری دیکە یا بە هەزر و دینیابینی دیکە ئاستی هۆشەکی خۆمان لە لاڕوون بێتەوە و بزانین ئێمە تواناکانمان لە کوێدان چی دەزانین چیمان لایە و چی فێربووین ئاستی ئاگاییمان لە کوێدایە دنیا چۆن دەبینین و ئاستی زانیارییەکانمان لە کوێی زانیارییەکانی خەڵکی دیکەدایە بۆچوونەکانمان تا چەند لەگەڵ بۆچوونی کەسانی دیکە دێنەوە یادش دەوەستن سنگ و قورسایی بۆچوونە زانستیەکانی ئێمە تا چ ڕێژەیەەکە گفتوگۆی زانستی لە دەوری چەند باس و خواسێکی گەرماوگەرمدا دەخولێتەوە بۆ وێنە کای کارگێڕی پرسی یاسایی پرسە فەلسەفیەکان تێگەیشتنە دینیەکان فۆرم و دیاردە کللتوریەکان خۆێندنەوەی زانستیە نوێیەکان ئاڵەتە کۆمەڵایەتیەکان و دنیابینینە پەروەردەیەکان هوەر و هیتر زۆر بە گرنگی دەبینم کە مامۆستای وانەی ئەو تەوەرانە لێرەدا هەڵبژێردرێت کە لەگەڵ پێویستی و خواست و خولیای فێرخوازی ئێمە دێنەوە ئەو ناونیشانانەی خوارەوە بڕێک لەو بابەتانەی کە من بە مەبەست و پلانی پەروەردەی ئامانجدار دەستنیشانم کردبوون کە لە نێو فێرخوازەکانمدا دەنگەشە و گفتوگویان لەبارەیەوە ساز بکرێت یەکەم سزای لەسێدارەدان لە نێوان جێبەجێکردن و لابردنیدا بواری یاسایی دووهام ئایا خانمان زیرەکیات زیرەکایەتیان زیاتر نیشانداوە لە بواری زانست و ئەکادیمیدا یاخود پیاوەکان بواری زانست فێمینیزم سێهەم سیستەمی هەژمارکردنی نەهاتن بۆ قوتابیان لە زانکۆ پیادە بکرێ یا جێگرەوەی تری هەیە بواری پەروەەردە و فێرکردن چوارەم گونجاوترین شوێنی کار بۆ خانمان ماڵە یا ئۆفیس بواری کللتور فێمینیزم پێنجەم، زانکۆ حکومییەکان یاخود ئەهلییەکان، کامیان ڕۆڵی خۆیان لە خزمەتکردنی پەروەردە و زانست دەگێڕن لە کوردستاندا؟ بواری پەروەردە و فێرکردن. شەشەم، سیستەمی وەرگێڕان، وەرگران لە زانکۆ لەسەر بنەمای نمرەهێنان بێت یاخود ڕەچاوکردنی ویستی ئازادانە، ئارەزووی فێرخواز بێت؟ پەروەردە و. کلتور و زانست هەفتم کێ بەرپرسیارە لە پیسبوونی ژینگە میری یاخود خەڵک بواری پەروەەردە کللتور ڕامیاری کارگێڕی هەشتم هاوسەرگیری لە تەمەنی زوو گەنجەتیدا دروسترا یاخود لە تەمەنی کامەڵبوون و پێگەیشتندا بواری کللتور شێوەژیانی کۆمەڵایەتی ئاین زانستی نۆیان ئایا وەچەکانی پێشووی مرۆڤ مرۆڤ دۆستتر و کۆمەڵایەتی تر بوون یاخود وەچەکانی ئێستای مرۆڤ بواری کللتور مێژوو و کۆمەڵناسی دەیام ئایا دراما بە هەموو چەشن و جۆرەکانیەوە لە کوردستان خزمەت بە ئەرێن بە ئەرێنی دەکات یاخود بە نەرێنی یازدام هاوسەرانی وەچەی پێشوو زیاتر تەبا خۆشەویست و سەرکەوتوو بوون یاخود هاوچەرانی وەچەی ئێستا کللتور کۆمەڵناسی دوازدە یاریە کۆمپیوتەری و ئەتەرنێتیەکان لە سەروەچەی تازە بە ڕێژەی زۆر سوود بند بکەین یاخود بوار بە منداڵ بدەین خواستەکانی لەو یاریانەدا بهێنێتە دی بواری زانست کللتور پەروەەردە سێزدە کاریگەریەکانی تەکنەلۆژیای گەیاندن لەسەر مرۆڤی ئەم سەردەمە ئەرێنیە یاخود نەرێنی بواری زانست تەندروستی کولتور و کۆمەڵناسی چواردە ئایا دەشێ ڕەوایەتی بدەین بەوەی کە گیاندار و ئاژەڵ لە بواری تاقیکاریدا بمرن و بەکار بهێنرێن وەکو نمونە بواری یاسا زانست ئاین فەلسەفە ڕەوشناسی پازدە ئایا ڕاگرتنی ئاژەڵی ماڵی وەکو سەگ ئاڵەتی دروستی و ئەرێنی و سوودی زیاترە بۆ کۆمەڵگەی ئێمە یاخود ئاڵەتی نادروست و نەرێنی و زیان بواری ژینگەناسی کەلتور یاسا ئاین شازدە دڵ یاخود مێشە کامیان سنتەری بەڕێوبردن و بڕاردان لە مرۆڤدا بواری زانست ئاین فەلسەفە هەفدا ئایا شەڕ و خراپە ئاڵەتێکی سروشتیە لە دەرونی مرۆڤدا یاخود دروستکراوێکی ژینگەی و پەروەردەیە ئایا دەتوانرێ خراپە بن بڕ بکرێت بە یەکجاری بواری یاسا فەلسەفا کۆمەڵناسی ئاین زانست ئایا داهێنەرەکان لە دایک دەبن یاخود دروست دەکرێن بواری پەروەەردە زانست هوەر و ئەدەب مێژووی زانست و ئەدەب و هوەر نۆزدە تاک کۆمەڵگە دروست دەکات یا کۆمەڵگە تاک دروست دەکا بواری فەلسەفە ڕامیاری مێژوو و کۆمەڵناسی بیست ئایا قەول ئایا قەڵەوی نەخۆشیە شێوەیەکە لە شێوەکانی ئاسایی جەستە بواری زانست تەندروستی کللتور و شێوەی ژیان بیست و یەک هەژاری لە نەزانینەوە پەیدا بێت یاخود نادادی بواری یاسا فەلسەفە، زانست، کۆمەڵناسی، کلتور. 22 ئایا جلوبەرگ و پۆشین لە زانکۆدا ئەگەر ئازادانە بێت ئەرێنی و شیاوترە یاخود یەک پۆشی بواری پەروەەردە و ئابووری و کللتور. 23 زمانی زانکۆ و پەروەەردە لە کوردستاندا کوردی بێت یاخود ئینگلیزی بواری پەروەەردە و فێرکردن و کۆمەڵ ناسی. 24 ئایا یاسا دەتوانێت تاوان بنبڕ بکات یاخود هۆشیاری وجدان بواری یاسا پەروەەردە فەلسەفا کۆمەڵناسی تاوانناسی سایکۆلۆژیای تاوانناسی 25 سەرکەوتن لە ژیان هەلێکی زێڕینی پێدراوە مرۆڤە سەرکەوتوەکان دەقۆزنەوە یاخود پرۆسەیەکە کە لە ڕێگەی هەوڵدانەوە دروست دەکرێت بواری فەلسەفا گەشە پێدانی مرۆیی و مێژوو بازارسازی 26 پەرتوکیا ڤیددیۆی فێرکاری فلم و جۆکیۆمنتاری و وتار و کۆر کامیان زیاتر ڕۆڵی کارا لە فێرکردنی زانستدا دەکێڕن هەموو ئەو بابەتانەی سەرەوە کە بڕێکی زۆریان لەگەڵ فێرخوازەکانمدا لە هۆڵەکانی زانکۆدا گفتوگۆمان لەبارەوە کردوون فرە مەدانی و هەمەلایانی و چەند دووری جیاواز لە خۆ دەگرن بۆ هەرکام لەم بابەتە دەشێت لە ڕێگەی چەند دەواازەیەکی لێک جیاوە بچینە نێویانەوە و خۆمانی تێوە بخزێنین و لەبارەوە بدوێین بۆ یەگەر هەر بابەتێکی لەم چەشنەوەەر بگرین دەبینین کە فرەڕەهەندە و ئاوکێشە دەوڵەمەندە بە خوێندنەوە و ڕای جیایگ هەرکام لەم بابەتانە خۆی لە قەرەی چەندین باس و خواز دەدات ئەم حاڵەتە لە دنیای ئەکادیمیدا پێی دەوترێ فرە پسپۆڕی دەشێ بۆ تاوتوێکردنی هەر کام لەو باس و خواسانەی سەرەوە فێرخوازەکان لە ئەنجامی گەڕان و پشکنین و خوێندنەوەی چەند بوارێکی هەمەجۆر و بابەتانە توێژینەوە و زانیاری دەست بخەن ئەمجار بێن بە تێکەڵکردنی هەموو بوارەکان قسەی لەسەر بکەن واتە بۆ بۆ دەنگەشەکردنی هەر کام لەم بابەتانەی سەرێ زیاتر لە دووریەکی زانستیمان پێویستە و بۆ ڕوانین و پشکنینیان زیاد لە چاویلکەیەکمان گەرەکە فێرخوازان بۆ هەر کام لەم پرسیارانەی سەرەوە زیاتر لە وڵامێکیان هەیە چونکە هەر وڵامێک بە پێیبوارێکی زانستی لە تێکەڵکردنی هەموو وڵامانەوە ڕەنگە پانتاییەکی باشی لێک تێگەیشتن دەستگیر بکەین زۆر گرنگە کە مامۆستای وانەکە پێخوازانی وا ڕابهێنێ کە بۆ وەڵامدانەوەی هەر باس و خواس و ئارایشێکی لەم چەشنە ببن بە چەند کەس و لە هەر هەر کەسێکیشدا بە ئەقلێکی جیا بیر بکەنەوە دووریە مەعریفیەکان بپێون دنیابینیەکان بە جیاوازەکانی خۆیانەوە ئەزمون بکەن لە دەروازە مەعریفیە جیاوازەکانەوە بچنە ژوورەوە بە میتۆدی مەعریفە جیاوازەکانەوە ئەزمونکاری ئاخاوتنیان بکەن خۆیان لەوە بە دوور بگرن کە تەنێ لە یەک کەچنێ لە یەک گۆشەوە بۆ بابەتەکە بچن و هەموو ئاخاوتنەکانیان تەنها لەسەر یەک گۆشەی ڕوانین بینا بکەن لە هەموو دیبەی تێکدا دەستە و کۆمەڵێکی ناوبژیوانکار هەیە کە پێی دەوترێت دەستەی هەڵسەنگێنەر جۆری ستاف ئەوانیش ئەو ئەکادیمیستە پسپۆرانن کە لە بواری دیبیتکردندا شارەزایان هەیە یاخودلانی کەم سەروکاریان لەگەڵ هوەرەکانی ئاخاوتن و بەڵگەی زانستی و تاردان و معریفە جۆربەجۆرەکاندا هەیە ئەمان هەڵدەستن بە دانانی نمرەی هەڵسەنگاندن بۆ ئاستی ئەو وتانەیە کە لە دیبەیتەکەدا پێشکەش دەکرێن بۆیە ئەو ئەکادمیستانە بە شارەزایی و ئەزمموی دەوڵەمەندی خۆیانەوە چاودەبرنە یەک یەکی قسەکەرەکان و هەڵیان دەسەنگێنن هەڵبەت لێرەدا خاڵێکی زۆر بە نرخبوونی هەیە نابێ لە یادی بکەین ئەویش ئەوەیە ئەو دەستەی هەڵسەنگاندن و ناوبژیوانی کردن لە پاڵ ئەوەشدا کە دەبێ شارەزا و ئەزموندار و تێگەیشتووی بواری دیبەیت بن، دەبێ لە هەمان کاتیشدا کەسایەتی زانستی خاوەن قورساییان هەبێ. واتە ئەکادیمستی سەنگین بن، تاکوو بێلایەنی خۆیان لە هەمبەر هەردوو تیمی دیبەیتەکەدا بپارێزن. ئەمە کاریگەری زۆر دەکاتە سەر دەروونی فێرخوازەکان، چونکە ئەگەر فێرخوازەکان تۆزقاڵێک هەست بەوە بکەن، کە دەستەی ناوبژیوانان یاخود هەندێک لە ڕێکخەرانی دیبەیتەکە یا مامۆستای وانەکە لایەنگری سۆزدارانەی بۆ لایەکی تری دیبەیتەکە هەیە ئەوە بێشک سارد و سڕ دەبنەوە لەوەی کە بە باشترین شێوە وتەکانی خۆیان پێشکەش بکەن یان بێارزوو دەبن لە کۆکردنەوەی زانیاری و بەڵگەکانیان چونکە هەز بەوە دەکەن کە بابەتبوونی زانستی لە ناو پرۆسەی دیبەیتدا لاوازە لێرەدا زۆر گرینگە مامۆستایوانە و دەستەی ناوبژیوانکارەکان لە هەمبەرهە قسەکارێکی دیبیتدا تاولۆ بپۆشن کە کێ و وتار پێشکەش دەکات بەڵکو چاو لەوە بڕوانن کە چی و چۆن قسەکانی پێشکەش دەکات وەکو عرب دەڵێن تەماشای ئەوە بکە چی وتراوە نەک کێ و تویەتی بێگومانیش بێلایەن بوونی مامۆستا جگە لەوەی داخوازیەکی ئەکادیمی و مەعریفە لە هەمان کاتیشدا خواستێکی ئەخلاقیشە خاڵێکی دیکە گرنگ لەو بابەتەدا ئەوەیە کە ناوبژیوانی کردن لە دیبەیدا زۆر پرۆفیشنناڵ و پیشەیانە دەبێت ئەگەر دەستەکە پسپۆڕی ئەو بوارە بن کە بابەتی دیبیتەکەیە ئەمە بەتابەت ئەگەر دیبیتەکە دەربارەی باس و خواسێکی پەیوەست بە زانستە سروشتیەکان بۆ وێنە پزیشکی بێت یان پەیوەندیدار بە زانستە مرۆیەکان بۆ وێنە دەروون ناسی بێت یاخود ئەگەر دیبیتەکە لەبارەی هەر باس و خواسێکی فکری و فەرسەفی یا کللتوری و ئەخلاقی ونەری بێت زۆر پێویستە یەکێک لە مامۆسایانی ناوبژیوانکار لەو بارەدا ئەزموندار و دەوڵەمەند بێت پسپۆڕییەکەی ئەو بوارە بگێر بگرێتەوە چونکە ئەو کات دەتوانێت بە شێوەیە کادیمی ورد هەڵسەنگاندن بۆ یەک یەکی ئەو بیرۆکە و بۆچون و بەڵگە و زانیاریانە بکات کە لە دیبیتەکەدا پێشکەش دەکرێن ئەو ناوبژیوانکارەی کە لە بابەتی دیبیتەکە پسپۆڕی هەیە وەکو جۆرێک لە مەڵبەند و چاوگی زانست مەرجەعی لێ دەنۆردرێت دیسانۆ زۆر گرینگە کە بگەڕێمەوە سەر ئەو خاڵێک کە زووتر ئاماژەم پێدا کە نابێت ناو بژیوانکارانی دیبیت یاخود مامۆستای وانە هەر لە زوو وەختەدا مەیلی هەبێ بۆ لایەکی دیبیتەکە جا ئەمە لایەنگری تیم بێت وەکو کەسەکان یاخود لایەنگری ئەو بۆچوونە بێت کە ئەو تیمە دەیخاتە ڕوو لێرەدا نمونەیەک پێشکەش دەکەم کەڕەتێک لە زنجیرەی ئەو دیپەیتانەدا هەوەکو پێشبڕکەی بۆ فێرخوازەکانم لە زانکۆدا ڕێکمان دەخست سەرنجی شتێکمدا یەکێک لە هاوڕێکانم لە دەستەی ناوبژیوانکاران و ڕێکخەران مەیلێکی ئاشکرای هەبوو بۆ پاڵپشتیکردن لە بۆچوونی لایەکی دیبیتەکە کە تیمێکی دیاریکراوی فێرخازان فێرخوازەکان بانگەشی بۆ دەکرد هەڵبەت لایەنگری ئەو لەبەر چۆنیەتی نمایشکردنی بەڵگە و زانیاریەکان نەبوو بەڵکو لەبەر خودی بۆچوونەکەی خۆی بوو واتە هەر لە پێشدا مامۆستایەکە ئەو بۆچوونە چەسپاوەی لە مێشکدا هەڵگرتە بوو دید و تێڕوانینی خۆی لەسەر ئەو بۆچوونە پێشوەختە هەڵچنی بوو بۆی لە کاتی دیبیتەکەدا سۆز و میل و پاڵپشتەکانی بەرەو ئەو تیمە دەڕۆشت کە لەگەڵ قەنەعات و بۆچونە نەچەسپاوەکانی ئەو یەکیان دەگرتەوە لەگەڵ قەنەعات و بۆچونە چەسپاوەکانی ئەو یەکیان دەگرتەوە لە بنەچەدا نابژیوانیکردن بریتی نیە لە لایەنگری بۆ هیچ تیمێک هەروها بریتی نییە لە لایەنگری بۆ هیچ بۆچوونێکیش بەڵکو بریتە لە پشکنین پشکنینی زانیاری و بەڵگە پێشکەشکراوەکانی هەردوولا وە بریتە لە هەڵسەنگاندنی ئەو بۆچون و زانیاری و بەڵگە بەڵگانە بە پێی پێوەری ئەخلاقی و ئەکادیمی ئەقلانی و ئەکادیمی ناوبژیوانیکردن بریتە لە هەڵسەنگاندنی ئەو شێواز و ڕێگەیانەی کە قسەکەرەکان دەیگرنەبەر لە چۆنیەتی خستنەڕووی بۆچوونەکانیان کە هەخۆ ئەو شێوازە بازاڕی و شەقامین و بێبنەچە و بەڵگەن یاخود دەچنە ژێر چەتری میتۆدە ئەکادیمیەکانەوە و جێ خۆیان دەکەنەوە ئەم چۆنیەتیە زۆر گرنگە چونکە ئاستی هێزی زمان و وتاردان و خستنەڕوو دەردەخات و ئاستی جوڵەی جەستە و دەنگ و دەرونی قسەکارەکان دەردەخات بۆیە زۆر جار هەیە چیەتی بۆ چوونی قسەکەرەکان ڕەنگەوەکو پێویست بەهێز نەبێ بەڵام چونکە چۆنیەتی پێشکەشکردنی ئەو بۆچوونە لە شێوازەکەی بەهێز و پتەوتر پتەوە و ڕاشکاوە ئەوە قسەکەرەکە خاڵێکی زۆر بەخۆی تۆمار دەکات بۆیە کاتێک ناوبژیوانەکان قاڵێکی زۆر لە دیبیتدا بە قسەکەرێک یاخود تیمێک هەژمار دەکەن لەبەر ئەوەی ئەو خاڵە تۆمار ناکەن چونکە خودی کەسەکەیان بەدڵ بووە یاخود بۆچوونەکەیان پێشوەختە پێ قبول بووە یان بابەتەکەیان لەلا چێژبەخش و بەسوود بووە، بەڵکو لەسەر ئەو شەنگست و بنەما و خاڵانەی بۆ هەژمار دەکەن، چونکە بە شێوازێکی بەهێز و کاریگەر و بە میتۆدێکی زانستیانە و ئەکادیمیانە و بەڕێوڕەسمی ژیربێژیانەی گفتوگۆکردن بابەتەکەی پێشکەش کردووە. کەواتە ئاستی چۆنیەتی پێشکەشکردنی وتارەکان زۆرجار گرنگترە لە ئاستی چیەتی خودی وتەکان وەکو خۆی. هەر ئەمەشە کێبڕکێی زانستی لە نێوان فێرخوازان دێنێتە گۆڕێ هەڵبەتە ئەمە بەو واتایە نایەت کە چیەتی قسەکان لە لای دیبیتکاران بێ ئەرزش بێت و تەنها جەخت لەسەر چۆنیەتی گەیاندنی بۆچوونەکان بکەنەوە بەڵکو لە هەمبەر هەردی بیتێکدا بەهێزی بۆچوونەکان ڕاست و دروستی زانیاریەکان ئاستی تێفکرین و بیرکردنەوەکان ڕێگەچارەی کێشەکان میتۆدی وڵامدانەوەی پرسیارەکان ئاستی بەڵگە و داتا و سەرژمێری و توێژینەوە پێشکەشکراوەکان دەوڵەمەندی ڕاوبۆچوونەکانیش هەریەک بە پێی خۆی لە ڕاکێشانی سەرنجی ناوبژیوانان و ئامادەبووانی دیبیتدا ڕۆڵی زۆر سەرەکی دەبینێت بۆیە ناشێ هەوڵ بدەین فکرێکی ناڕێک و شێواو یاخود بۆچوونێکی لاواز و بێبنەما بە شێوەیەکی جوان پێشکەش بکەین چونکێ ئەو شێوازە جوانە هەرچیەک بێت ئەوا دەر دەربەست ئەوە نایەت کە لاوازی و بەهێزی بۆچون و زانیاریەکە بشارێتەوە ئەو پرسیارانەی کە لە خوارەوە ڕیزم کردوون بڕێکن لە لیستی ئەو پێوەرە زانستیانەی کە من و هاوڕێکانم لە مامۆستایانی زانکۆ و دەستەی ناوبژیواران ناوبژیوانکاران و هەڵسەنگاندن بەکاریان دەهێنین لە هەڵسانگاندنی ئاستی دیبیتەکانی فێرخوازەکانم لە زانکۆ هەڵبەت ئەو هەڵسانگاندنانە چ وەکو فێرخواز لە شێوەی تاک یاخود لە شێوەی تیم بێ بە هەردوو جۆر بەکاردەهێندرێت یەکەم تا چ ڕێژەیەک قسەکار زانیاری بەهێز و درستی خستەڕوو لە یەک تاک و دەخاڵ دووهام تا چ ڕێژەیەک قسەکەر بۆ ئەم زانیاریە سەرچاوی باوەڕپێکراوی هەبوو لە یەک تاکو دەخاڵ سێهەم تا چ ڕێژەیەک بۆچوونەکانی قسەکەر لۆژیکیانە و دەوڵەمەند و قەنەعەت پێهێنەر بوون و پشت ئەستور بوون بە بەڵگە لە یاک تاکو دەخەڵ چوارەم تا چ ڕێژەیە قسەکانی قسەکار نوێ بوون پرسیاریان لە مشکی ئامادەبوواندا دروست دەکرد داهێنەرانە بوون بیرۆکەی تازەیان دەبەخشی لە یەک تاوەکو دەخە پێنجام چ ڕێژەیەک دادەنەیی بۆ ئاستی زمانی پێشکەشکردن لە ڕووی ڕێزمان و وشەسازی پاراوی لە ئاخاوتن کۆکردن و ڕوونی و ڕەوانی لە یەک تاک و دەخاڵ هەڵبەت دیبیتەکە بار زمانێک بێت بۆ وێنە کوردی ئینگلیزی یاخود عەربی ئەم پرسیارە وەکو خۆی هەڵسەنگاندن دەکات بۆ زمانی قسەکەرەکە شەشەم ئایا لە ڕووی دەرونی و کۆنتترۆلکردنی هەستەکانەوە قسەکەر تا چەند زاڵ و متمانە بەخۆ بووە لە یەک تاک و دخڵ حوت ئایا ئەو پرسیارانەی کە قسەکەر لە تیمی رکابەری دەکردن تا چەند پەیوەندیدار بوون بە باسەکەوە یاخود ئەو وڵامانەی کە قسەکەر بە تیمی رکابەری دەدایەوە تا چەند شیا و قەنەعەت پێهێنەر بوون لە یەک تاک و دخڵ هەشتام تا چ ڕێژەیەک زمانی جەستەی قسەکەر کاریگەر و گونجاو بوو لە ڕووی جوڵەی جەستە و دەست و جوڵەی چاوەکانی و شێوازی وەستانی لە یەک تاک و دەخاڵ نۆیان تا چ ڕێژەیەک دەنگی قسەکار لە ڕووی ڕوونی و بەرزی و نزمیەوە گونجا و کاریگەر بوو لە یەک تاک و دەخاڵ دەیەم لایەنی یەتەکیەت و ڕفتاریەوە لە ڕووی ڕێزگرتنی ڕکابەر و نۆری قسەکردن و قسە نەبڕین و خۆ کۆنتترۆلکردن هونەری گوێگرتن لە بەرامبەر تا چەند قسەکەر لێهات و سەرکەوتوو بوو لە یەک تاکو و دەخاڵ هەڵبەتە خشتەی ئەو پێوەرانەی کە بەکاردەهێنرێن بۆ هەڵسەنگاندنی ئاستی دیبیتکاران زۆر و زەبەندن و لەم چەند خاڵی سێر سەرێدا کورتیان ناهێڵین وەکو چەندین زۆری دیکە چەندین جۆری دیکە هەن هەیە و هەردانەیەک و بە پێوەرێکی زانستیانەی تایبەتمەند هەڵدەستەیە بە پێوەڕێژکردنی ئاستی فێرخوازان وەلێ من وەکو مامۆستایەک کە لەو بارەیەوە وانە دەڵێمەوە ئەم چەند خاڵی سەرێم بەلاوە بە پێز و پەسەندە چونکە وای دەبینم کە ئەو خاڵەنە لە هەموو تەوەرەیەکەوە ئاستی دیبیتەکە بە شێوەیەکی هەمەکیانە ڕووماڵ دەکەن بەڵگەسازی ڕەگەزێکی دیکەی هەرە گرنگی ئەنجامدانی دیبیتە گوتنی بانگەشەیەک تەنها لە بازنەی دەربڕین و گوتندا نامێنێتەوە بەڵکو دەبێ بچێتە ئاستی ئیسپاتکردن و چەسپاندن بۆ ئەم مەبەستاش پێویستمان بە خستنە ڕووی بەڵگە و بڕهان هەیە پێویستمان بە دەستکەوتنی پاڵپشتی سەپۆرت هەیە کە ئاخۆ وتەکەمان لەلایەن چیەوە پاڵپشتی دەکرێت چ لۆژیکێک لە پشتیەوە ڕادەوەستێت و بەرگری لێ دەکات چ داتا و زانیاریەک قەناعەتمان پێ دەهێنێت کە ئەم بۆچوونە جێگەی خۆیەتی پێشوازی لێ بکرێت و بە هەندوەر بگیرێت سەرچاوەیەکی زانستی چیاسەیەکی ژیر بێژیانە چ لۆژیکێکی ژیان چ توێژینەوەیەک چ پەرتووکێک چ ژمارەیەکی سەرژمێری چ بۆچوونێکی سەلمێنراوی پێشوەختە چ ئەزمونێکی تاقیکراوە وتەی چ بیرمەند و زانەیە کە جێگەی باخپێدان و قسە ڕۆشتووە چ گوزەشت سەرگوزەشتەیەکی ڕابردوو کە شایستەی لێڕامانە چ ڕاستیەکی عاشا هەڵنەکراو ئەم بۆ چونەمان دەوڵەمەند دەکات کۆی گشتی هەموو ئەمانە دەبن بە قەڵغان و پارێزبەندی دەکەن لە بۆچوونەکانمان لە کاتی دیبیت سازیدا ئەگەر بۆچوونەکانی ئێمە نەک تەنها لە دیبیتدا بەڵکو لە هەر کایەکی ژیانی ئاسایدا تەنها فڕێدانی قسە بێت ئەگەر تەنها بریتی بێت لە پێم وایە یان بە بۆچوونی خۆم یان وابزانم یان بەڕای من بەبێ ئەوەی هیچ پاڵپشتی و بەڵگەیەکی بۆ بدۆزینەوە ئەوە تەنها دەبێتە دەربڕینێکی ئارەزوومەندانەیەی بێ بنەما ئەم دەربڕینانە ناچێتە چوارچەوەی لۆژیک یاخۆت باوەڕپێکراوی کاریگەر و بەهێز ئەگەر لە سنووری ئارەزوو عەزدا پەروازە نەکەن بۆ ئاستی ڕاوبۆچوونی گەشە کردو لە ڕاستیدا بۆچوونەکان لە کاتێکدا لە گەشەکردندا دەبن کە هیچ و لە خۆوە سەرهەڵ نەدەن و لە بۆشایی و بێپلانی و بێبەڵگەی دروست نەبن بەڵکو لە ئەنجامی لۆژیکی هۆکار و ئەنجامەوە دروست ببن کۆز ئان ئیفێکت دەبێت بۆ چوونەکانمان لە ئەنجامی زنجیرەیەک بیرکردنەوە بێنە ئارا ئەم بیرکردنەوانە گەڕانی مێشکی ئێمە بن بۆ چارەسەری کێشەیەک یا بۆ پرسیارکردن لە هۆکارەکانی ڕوودانی ئەم حاڵەتە و دروستبوونی ئەم ڕووداوانە دەکرێت لێرەدا نمونەیەک بهێنمەوە ئەگەر دیبەیتێک لەبارەی ئەوەوە بکەین کە ئایا زمانی خوێندنی ئەکادیمی لە زانکۆکانی کوردستان کوردی بێت یاخود بیانی ئینگلیزی لە وەڵامی ئەم پرسیارە دەشێت دوو وڵامی دژ بە یەکتری پێچەوانەمان بۆ پەیدا بێت یەکێکیان دەڵێ بەڵێ بۆ زمانی ئەکادیمی کوردی ئەوی تر دەڵێ بەڵێ بۆ زمانی ئەکادیمی ئینگلیزی بێگومان هەر کامێکیشیان هەوڵ دەدات هۆکارگەلێکی زۆر بۆ چەسپاندن و ئیسپاتکردنی بۆ چوونەکەی بخاتە سەرمێزی گفتوگۆ هەر کامێکیشیان دوو ڕوانگەی جیاوازی هەیە یەکێکیان جەخت لەسەر پاراستنی شوناسی کللتوریانەی نەتەوەخوازی کورد دەکاتەوە لە دوو توێی پەروەردە و فێرکردنەوە ئەوی تر جەخت لە سەرکرانەوە بە ڕووی بازارسازی و دنیای هاوچەرخ و پێشکەوتنی ژیاری دنیا جیهانگیری دەکات ڕەنگە دڵسۆزی و لۆژیک لە هەردوو ڕوانینەکە بەدی بکرێت لە پاڵ ئەمەر هەر کامێکیان لە گۆشەنیگایەکەوە لە ئەکادیمی بوون و زانکۆ و خوێندەواری و زانین دەنۆڕێت بۆیە هەر کامیان شێوازی بیرکردنەوەی لەوی تر جیاوازە و هەر لەوێشەوە دوو ئاڕاستەی پێچەوانە پەیدا دەبن گرنگی هەر کام لەم دوو بۆچوونە لەو خاڵەوە دەگاتە ترۆپک و لوتکە کە ئاخۆ کام بۆچوون لەم دوو بۆچوونەی سەرەوە پتر بەڵگە و بڕهان و هۆکار و لۆژیک و بیرۆکەی ئەقلمەندانە پێشکەش دەکات هەرکام لەم دوو بۆچوونەی سەرەوە هەوڵێکی باشترە بۆ بە چارەگەیاندنی کێشەکانی کۆمەڵگەی ئێمەی کوردی قسەکەری کام لە دوو ئاراستەی پێچوانەیە زۆرترین خواستی ئەقلانی و خوێندنەوەی ژیاریانە نیشانی ئێمە دەدات بۆ بۆیە بۆ ساخکردنەوەی پشکنین و سەلماندنی هەر کام لەم دوو بۆچوونە حوجەمان بەخڕکردنەوەی بەڵگە هەیە پێویست دەکات قسەکەری هەر کام لەم دوولایەنە پێچوانەیە بەڵگەی پێویستی لەدەستدابێت زانیاری دروستی گەڵاڵە کردبێت بە تایبەت لەوەدا کە ئاخۆ چ ڕوانینێک بۆ کام حاڵات سەرکەوتووە و چ ڕوانینێکی تر بۆ کام حاڵەتی تر ناسەرکەوتووە لە دیبیتدا بەڵگەکانمان فرە و هەمە چەشنن بە سەرنجدان لەیان گەشتومەتە ئەو دەرئەنجامەی کە بەڵگەکانمان بەسەر یەکێک لەم سێ پۆڵی خوارەوەدا دابەش دەبن یەکەم دەشێ بەڵگەکانمان ئەقلانی بن و ڕەهەندی فەلسەفیانەیان هەبێت کە ئەم بەڵگانە پشت ئەستورن بە ژیربێژیەکانی هۆکار و ئەنجام زۆربەی جاریش ئەم بەڵگانە لە ئەنجامی ئەزمموی دەوڵەمەندەکانی ئەزموونە دەوڵەمەندەکانی ژیانی هەر کامێک لە ئێمەی مرۆڤەوە دێنە بەردەستمان و سەرهەڵدەدەن یا لە ڕێگەی کەڵەکەبوونی لۆژیکی مرۆڤەکانی پێشوو پش ئەستور دەبن. جا چ لە ڕێگەی خوێندنەوەی بەرهەمی فەلسەفی مرۆڤەکانی پێشەوە بێت یا لە ڕێگەی سوودوەرگتن لە چیرۆک و سەرگوزەشتەی ئەوان بێت وەلێهنەوە بەهرەمەندبین و ئاشنابین بە هۆکار و ئەنجامی هەر حاڵەتێک و دیاردەیەکی ژیان مرۆڤە تێپەڕبوونی ڕۆژگار پتر دەبێتە بوونەوەرێکی خاوەن ئەزمون و چاودیدە و چاودیدە ڕۆشن بۆیە ئەقلی زیاتر دادەمەزرێت و ئەزمونکاری ژیانیشی دەبێتە ئەستونگێکی پتە و باشتر بۆ چوونەکانی دەپارێزێ لە مێشکی ئێمەی مرۆڤدا لە پشتەوەی هەر ئەنجامێک هۆکارێک خۆی ئەشارداوە بۆ لە دیبەیتدا لە کاتی باسکردنی هەر ئایشەیەک دەبێت یەک بەیەک و دانە بەدانە ئەو هۆکارانە بخرێنە ڕوو کە ڕۆڵی خۆی لە پەیدابوونی ئەو ئامان ئەو ئەنجامە دەگێڕێت کاتێکیش کە ئێمە لە دیبەیتدا توانیمان بۆ هەر عاڵەت و ئەنجامێک هۆکارگەلێک دەستنیشان بکەین و پردێک لە نێوانیاندا چێ بکەین ئەو ساکەسی گوێگر پتر دەگاتە ئەو حاڵەتەی کە بڕوا بە بۆچوونەکانمان بکە دووهەم، دەشێ بەڵگەکانمان زانستی بن و ڕەهەندی تاقیکارییان هەبێت، ئەم بەڵگانەش لە دووتوێی تاقیکردنەوە ببینین و گەڕانی مەیدایی گەڕانی مەیدانی دێنەدی و لە ڕوانگەی لۆژیکی و زانستی و ڕاپۆرتی شیکاری تاقیگە زانستیەکانەوە دێنە ئاراوە. سێهەم، یاخود دەشێ بەڵگەکانمان میتافیزیکی بن و ڕەهەندی ئاسمانیان هەبێت کە ئەمانەش پشت ئەستورن بە دەقە پیرۆزەکان هەرکام لەم سێ میتۆدە بەڵگە سازیە دەشێت لە هەر بارودۆخێکدا توانای قسەکەر لە سەلماندنی بانگەشەی دیاریکراو پتەوتر بکەن لێرەدا زۆر جار فێرخوازەکانمان لە گرفتدا دەبن ئەوەش لەوەدا کە ڕایەکانیان لە بەڵگەکانیان تەوترا بۆچوونەکانیان لە وچەکانیان یەکلای کراوەتەوە خاڵ لەسەر پیتی کۆتایی قسەکانیان دادەنێن یەک ڕاست بۆ چوونەکانیان دەردەبڕن وەک بڵێ قسەی کۆتایی بێت لەسەر بابەتەکەوە هاتوونەتەوە بەڵام کە قسە دێتە سەر هەبوونی بەڵگەی لۆژیکی یا بەڵگەی زانستی بۆ ئیسپاتکردنی ئەو ڕایەیان واتە کاتێک لێیان دەپرسی بە چ بەڵگەیەک بەشێک لە قوتابیەکانمان بێزار و زمان دەبن و بەدەستی خاڵی لی بێدەنگ دەبن ئەمەش لە ئەنجامی ئەوە دێت کە لە بەر وتنی ئەم بۆ چوونانە وە بەر وەبەرهێنانیان لە ئازرکردن و پشکنینی بەڵگە و هۆکارەکاندا نەکردووە یاخود ئامادەی پێشوەختەیان بەجێ نەگەیاندووە قوتابی ئێمە بۆ چوونەکەی نەکوڵاندووە پاشان لە پارسەنگ و مەحکەمی نەداوە هەروە حازر بەردەست دێتە سەرزمانی و پێشکەشی دەکات لە ئەنجامی ئەمەوە کاتێک کە فێرخواز لە پاش ئەوەی دەڵێت پێم وایە بە بۆچوونی من لی دەپرسی بۆچی زۆرجاران بێدەنگ و بێمتمانە دەبێت و مەکینەی بیرکردنەوەی ڕخنەگرانی دەوەستێ ناتوانێت لە ئاستی بیرکردنەوەی بەرز پەراوێز بکات ناتوانێت لە دەرەوەی سندوقەکە بیر بکاتەوە و هۆکار و بەڵگە و ڕوونکردنەوە بخاتە ڕوو بۆیە دەبینین کە لە کاتی دیبیتکردندا ئەم جۆرە گفتوگۆ ئەم جۆرە قوتابیانە لە چەندکایی باسەکە مەلە دەکەن و نەگەیشتونەتە قوڵایی باس و خواسەکە قەنەحەتیان بە خۆیان هێناوە کە تەنێ لە کەناراوەکاندا بمێنەوە و زیاتر نەڕۆن بەرەو ڕووی دۆزینەوەی هزری تازە یاخود بەڵگە و زانیاری تازە ئاشکراشە کە مەلەوانە گەر هەر لەسەر ئەو قەنەعەتە بمێنێتەوە کە لە تەنکایی و کە ناراوەکان مەرجان و مرواری و سەدەف بدۆزێتەوە ناتوانێ هیچ شتێکی ئەو تۆ بدۆزێتەوە لە پرۆسەی گەڕان و دوایگران بەهاکاندا شکست دەخوات ئەم شتە گرانبەهایەنە لە قوڵایی دەریادا چنگ دەکەون بە هەمان شێواش لە قوڵایی پرۆسی هزریدا بیری دروست دێتە ئاراوە و ئەم بیرە دروستانەش لە قوڵایی گەڕانمان بە دوای دۆزینەوەی ڕاستی تێراو دەبن بە بەڵگە و بە بڕهان کارێکی زۆر پیرۆزە کە مامۆستای وانەی دیبیت لە ڕێگەی ڕێنمای و ڕاهێنانەوە وابکە کە فێرخوازان ئەم حاڵەتە بەکرداری چێژن و ببینن دەشێت سەرەتا ڕۆژانە ئەرکیان پێ بدات کە فێرخوازان بۆوانی داهات و وڵامی پرسیارێک بداتەوە کە ئێستا لە کۆتایی ئەم وانەیە لێیان دەکات فێرخوازەکان وڵامی بچووک بچووک بۆ هەندێک پرسیار دەست بخەن بەوە کە لە ماڵەوە لە ئینتەرنێت وە دوایدا بگەڕێن یاخود بچنە کتێبخانە بۆ ئەو بوارە کتێب و سەرچاوە پەیدا بکەن تا وەڵامی جیا جیا دەست بخەن بەم شێوەیە فێری چۆنیەتی گەڕای گەڕان بەدوای بەڵگە دەبن نمونەیەک بۆ ئەم باسە بۆ ئێوەی بەڕێز پێشکەش دەکەم یەکێک لە فێرخوازەکانم لە دیبەیتێکدا بە ناوی ئایا پارە هۆکاری سەرەکی خۆشبەختی مرۆڤە؟ بە میتۆدێکی جیاواز لە فێرخوازەکانی دیکە بەڵگەی بۆ بیرۆکۆ بۆچوونەکانی دەهێنایەوە وەک جۆرێک لە هەوڵی تاکەکەسی و بیرۆکەی تاکلایەنەی خودی خۆی پڕۆژەیەکی ئامادە کردبوو. بەڵگەکەی بریتی بوو لە چاوپێکەوتنە ڤیدیو لەو چاوپێکەوتنە ڤیدیۆیانەی کە خودی خۆی لە ماوەی هەفتەیەکدا پێی هەڵسابوو. کڵێشەیەکی پرسیاری ئامادە کردبوو لیستیک پرسیاری لەوێدا نووسی بوو دوو بە دوو ڕووبەڕوو هەڵسابوو بەکردنی ئەو پرسیارانە لە دەستە بێژەری هەموو چین و توێژەکانی کۆمەڵگا لە دەست بژێریەکی هەموو چین و توێژەکانی کۆمەڵگا دوای ئەو چنگ خستن و ئەو زانیاریانە لە ئەنجامی ئەو زنجیرەیە چاوپێکەوتنەدا کۆی گشتی وەڵامەکانی کردبووە سەرژمێریەک و بە ژمارەی دیاریکراوە پێشکەشی دەکردن ئەوەی لێرەدا گرنگ بوو بریتی بوو لە دەستخستنی کۆمەڵێک بۆچوون و ڕوانینی فرە جیاواز لەو پرسیارە لەو ڕاپرسیە شێوە چاوپێکەوتنەدا یا لەو ڤیددیو و چاوپێکەوتنانەدا و بەراوردکردنیان لەگەڵ یەکدی بۆ دەرهێنانی ژمارەیەکی دیاریکرا وەک بەڵگە بۆ ئەو بۆچوونەی خۆی کە پێی وابوو هۆکارەکانی بەختەوەری زۆر بە ڕێژەیەکی کەم دەگەڕێنەوە سەر پارە و سامان فێرخوازێکی دیکە بە ڤیددیو ئەو چاوپێکەوتنانەی لە بارەی پاکڕاگررتنی ژینگە تۆمار کردبوو لە نێو دیوبیتەکەدا بە ماوەیەکی کەمتر لە پێنج خولەک نیشانی پۆلەکەیدا وەک جۆرێک لە بەڵگا بۆ بۆ چوونەکانی فێرخوازێکی دیکەم لە دیبیتێکدا لە ژێر ناوی ئایا خوێنەری کتێب وەکو پێویست لە کۆمەڵگەی کوردیدا بوونی هەیە ئەلسا بەنمایشکردنی کورتە ڤیددیۆیی بۆ کورتە کلیپێکی چاوپێکەوتنی دەنگ و ڕەنگ کە وەکو ڕێپۆرتاژێک خودی خۆی پێی هەڵسابوو بە مایک و کامێرا و مۆبایلەکەی پێشتر چەند گرتێکی تۆمارکرد بوو کە لە نێو کەمپی زانکۆ چەند چەند خولێک هەندێک فێرخوازی دواندبوو بە وەڵامی ئەو پرسیارە کە لە ساڵێکدا چەند لاپەڕە پەرتوک دەخوێنێتەوە هەڵبەتە گەرچی دەبواە لە ڕووی ئەکادمیەوە چاوپێکەوتنەکەی تەنها لە ناوکەمپی زانکۆدا نەبواە دەبواە لە شوێن و پێگەی دیکەی کۆمەڵش و لە نێو چین و توێژەکانی دیکەی کۆمەڵگەش نمونەی وەرگرتبایە بەڵام خودی ئەو هەوڵە تیشکێکی ناوەزەی پڕبایەخ بوو چونکە هەم هەوڵدانی خۆی بوو بە جۆرێک لە کۆپیکردن لەم و ئەو نەبوو، هەمیش سەلماندنی ئەو قەناعەتە بوو کە بۆ وەڵامی ئەو پرسیارە دەبێ بچین بە شێوەیەکی زیندوو و ڕاستەوخۆ کۆمەڵگە بدوێنین و لە خۆیانەوە وەڵام وەربگرین، نەوەک لە خۆمانەوە بڕیار بدەین کە ئایا چین و توێژەکانی کۆمەڵگەی ئێمە قۆێنەرن یاخود نا. ئاشکرایە زۆرجار لە کاتی دیبەیتکردندا تەنها بۆ ئەوەی ڕایەکی دیاریکراومان بە زۆری زۆردار بسەلمێ یاخود بە هەڵەشەی و سەپێنەرانە و کاڵفامانە ڕاو بۆچونێک بکەینە ئەمری واقع یا بڕێک جار بۆ ئەوەی بۆ کەسی بەرامبەر دەری بخەین کە ئێمەش قسە و بۆچونمان هەیە دین لە خۆمانەوە گشتاندن بۆ دیاردەیەک دەکەین بۆ نمونە دەڵێین هەموو ئەلفێک یەکسانە بە بە یان هەرچی ئەلف بێت دەبێ باء بێت یان هیچ ئەلفێکم نەبینیوە باء نەبێت بۆ وێنە گوێم لێ بوو یەکێک لە فێرخوازەکانم لە دیبەیتێکدا دەیگوت ئەمڕۆ هەرچی پزیشک هەیە بووە بە قەساب لە نێو پزیشکاندا ویژدان نەماوە کە دەمگوت ئایا هیچ ژمارێکی سەلمێنراوی چەسپاوت لە بەردەستدا هەیە کە ئەو قسەیە ساخ بکەیتەوە بۆ وێنە سەرژمێری یا راپۆرتی شیکاری دەیگوت خۆڕون و ئاشکرایە پێویستی بە بەڵگە و ئەو شتانە نییە منیش بۆم شوی دەکردەوە کە گشتاندن کارێکی نەشیاوە نابێ قسە لە خۆمانەوە بەبێ ژمارەکاری فڕێ بدەین چەندین پزیشک بوونیان هەیە ئەو بۆ چوونەی بەڕێستان هەڵدەوەشێنەوە بەکارهێنانی وشە هەرچیە هەموو دروستی بۆ چوونەکە دەخاتە ژێر پرسیارەوە ئەم بڕیارە سەرپێییانە لە ڕووی ڕاستی و دروستی ئەکادمیەوە لەرزوک و لاوازن و بە بەڵگە هەژمار ناکرێت بگرە زۆر جاران بە پێچەوانەوە ئەگەر ئەو بۆ چوونە سەرپێیانە بە بەرگە بە بەڵگە بەرهەڵست و لۆژیکی ساغ نەکرێتەوە دەبێتە سەر ئێشە بۆ خودی خاوەن قسەکە و لە دیبەیتی ئەکادیمیدا دەبێتە هۆی کەمکردنەوە و کەمکردنەوەی خاڵ لە تیمی بانگەشەکەر. چارەسەر ئەوەیە کە فێرخواز فێر ببێت کە چۆن بە وردکاریەوە ئامادە سازی بکە. بۆ بۆچوونەکەی کە بە ڕێژەی دیاریکراوی خۆی بڕیار لەسەر هەبوون و نەبوونی دیاردەیەک بدە. خۆی لە گشتاندن بپارێزێت دەشێت لە بری بەکارهێنانی وشەی هەموو ئێمە بڵین بەشێکی زۆر یاخود بڵین بڕێک یا ڕێژەیەکی بەرچاو یاخود هەندێک یا هیتر لێرەدا نمونەیەک دەهێنمەوە لە یەکێک لە دیبیتەکانماندا کە لەبارەی پەیوەندی نێوان ئاین و زانست لەگەڵ فێرخوازەکانمدا سازم کرد یەکێک لە قوتابیەکانم گوتی مامۆستا پرسیارێکم لێت هەیە منیش وتم فەرموو وتی مامۆستا ئەرێ بۆچی هەرچی زانای جیهانە نمرەیەکی بواری زانست بێت بە هەموو لقەکانیەوە بڕوای بە هەبوونی خوددانە منیش وتم ئایا ئەمە پرسیارە یا قەنەعەت و بڕیاردانی پێشوەختەیە وتی مامۆستایانی چۆن وتم هاوڕێی ئازیز ئەم پرسیاری تۆ ئەگەر نیوەی بۆچی بێت کە پرسیارە نیوەکەی تری ڕستەیەکی ڕاگەیاند خەبەریە و بڕاردانێکی سەرپەی سەرپێی و پێشوەختەیە ڕەنگە گشتاندنی ناهاوسەنگ و ناڕاز بێت بۆیە دەبێت گزارشتت دەستکاری بکەیت چونکە کێ دەڵێت هەموو زانا مەزن و زانستەکانی هەموو زانا مەزنە زانستیەکانی دنیا بێ باوڕن کێ دەڵێ وایە بۆچی وا بە خێرایی ئەو قەناعەتە بەخۆمان بهێنین کە ئەگەر زانای گەورەی زانست بدۆزینەوە بێشک دەبێت ئەو زانایە بێ بڕواش بێت ئینجا لەوێوە هەڵسان بە ژماردنی چەند زانایەکی سروشتزان کە هەم خاوەنی تیۆر و داهێنانی خۆیانن هەمیش بە هەبوونی خوددا باوەڕدارن ئینجا لێرە و لەوەها پرسیارێکی ئەم فێرخوازەدا ئەوەمان بەرچاو دەکەوێت کە بڕێک جاران بۆ ئەوەی بۆچوونەکانمان ساغ بکەینەوە دێین بە خێرایی و بە هەرزەیی یا بەکاڵی و تەسکبینی خوێندنەوەیەک بۆ عاڵەتێک دەکەین گریمانەیەک دەکەین بەڕاستی و هەوڵیش نادەین بە کەرستەی باڵگەکاریەوە ئەو گریمانەیە بتوێژینەوە بۆ ئەوەی ساغی بکەینەوە کە ئایا ڕاست و دروستی یاخۆت نادروست و نەشیاوە هەڵبەت سەرنجشم داوە کە ڕێژەی خوێندنەوەی پەرتووکی دەرەکی و متاڵاکردنی زانیاری کاریگەری بەرچاوی هەیە لەسەر ئەوەی کە فێرخوازەکان لە کاتی دەربڕینی بۆچوونەکانیان لەو گشتاندنە نادروستانە خۆ پارێزن ئەو فێرخوازانەی کە خوێنەری ڕاستەقینەی پەرتووکن و زانیاری زۆریان لە هەگبەدا هەیە، لە کاتی دەربڕینی بۆچوونەکانیان ژیرانەتر داڕشتەی ڕایەکانیان دەکەن، هەروەها زۆربەی جار بۆچوونەکانی ئەو جۆرە فێرخوازانە دەوڵەمەندترە تا بۆچوونی ئەو فێرخوازانەی کە بە ناخی پەرتووکنامۆن و هیچ شتێکیان نەخوێندۆتەوە.